الحمد لله حمدا يوافي نعمه ويكافئ مزيدا والصلاة والسلام على حبيبنا محمد وعلى آله وأصحابه أجمعين أوصيكم عباد الله ونفسي الخاطئة بتقوى الله وطاعته فاتقوا الله أيها المسلمون السلام علیکم و رحمت الله و برکاته سەرەتا لەم ڕۆژە پیرۆزەدا پیرۆزبایی لە ئێوە دەکەم بە وەری جەژنی مبارەکی ڕەمەزان جەژنی سەرکەوتن بەسەر نەفس و ئارەزوەکاندا جەختتان پیرۆز بێ تاعەتان قبوڵ بێ خی پەروەردگار لە گوناه و تاوانەکانی هەموو لایەکمان خۆش بوو بێ وهروەها پیرۆزبایی لە هەموو گەلی کوردی مسلمان و تەواوی گەلانی جیهان دەکەم بە وەنەی ئەم جەژنە پیرۆزە بەخێر و بەرەکەتەوە لەخوا داواکەم ئەم جەژنانە بێنێتەوە بەسەرمانە بە سەلامەتی بە ئاسایش و ئارامی بە عزەتی ئیسلام مسلمانان و دوکین لە هەموو بەڵا ئافاێت بەڕێزان دیار ئەمڕۆ ڕۆژی جەژنی ڕەمەزان بوو و هەروەها جمعیش بوو بۆیە ئەمڕۆ دوو جەژن بوو دوو جەژنێکیان گرتووە ئەزانم لە چ سەعاتێکە لە چ ڕۆژێکە لە چ ئەرزێکە ئەو ئاەتە ئەتۆتە خوارەوە ئەو ئاەتە لە ڕۆژی جمعە لە خوارەوە لە ئەرزی عەرەفات کە ڕۆژی جەژمان بوو جمعەش بوو جەژنیش بوو چونکە عەرەفە یوم الحجە اینجا ئەو ئاەتانی خوارەوە لەبەرەوە لە ڕۆژی جەشمان ناوەتە خوارەوە ئێمە بەردەوام ئەو ڕۆژمان لە جەشندا ناوە لەبەرەوە ئێمە ئەمڕۆ دوو جار جەشنمان بوو یاخوا هەردووشان پیرۆز بن هەمویان قبول بن خی پەرۆرگار مۆفق و سەرکەوتمان بکە بەڕێزە من بە ئێوەی بەڕێز دەڵێم ڕۆژوگرتن ئەرکی هەیە زەحمەتی هەیە پرسی دەبێت تین دەبێت بێ حەواسی ئیشەکان دواکەون بەڵام لەزەتیشی هەیە چێژی هەیە هەرێکێک لە ئێوە ئەمڕۆ و دوێنێ لە بەیانیوە لە بانکی بەیانیوە بەڕێز دەبێت چەند بەرداخ ئاوت خوارد بێت چەند چاو چلێت و شەربەتی خوارد بێت چەند برنج و قەیسی و فاسۆلیا خوارد بێت چەند میوەت خوارد بێت هەر ئەمڕۆ ئەی دوێنێ دوێنێ مەعیدەت خاڵی بوو مێشکت ساڵ بوو ئەمڕۆ مەعیدەمان پڕە بەڵام ئەو سافی و ئەو سەفای دوێنێمان نەماوە لەبەر ئەوە بابزانین ڕۆژگرتن ئێمەی نەخەو کرد لە عالەمێکەوە کەوا بەدوای شەهوەت و شوهات عیان ببینی بۆ عالمێکی مەلایکی مەقامی ئینسانی ڕۆژەوە لای خوا بەزە بێتەوە ناوێت نەزەر بکا ناوێت لە غیبەت بکا ناوێت لە حەرام خوا تو لە حەڵاڵ ناخوا نەک حەرام حەڵاڵ ناخوا سەلاتەکەی کەبابخانەکەی چاخانە پڕ نشتا نایخوا خانمە حەڵاڵەکەی هاوسەری لە ئەو هەڵبەپەری مەلابامانەوە تخمی ناکەوێت تاوەکو بانگی ئێوارە ئەدا حەڵاڵی شێتی ئێمە بەس ئەبینەوە ڕۆحمان گەشە ئەگا بۆیە خوا فەرمێ لەعەلەکم تەتەقون ئێوە ببن بە ئەهلی تەقوا بۆیە من سێ مانگێکی تر گورمان پێ بدا ئەو کاتە قوربانی نۆمینەی حاجیان و عەرەفە و مینا و مزدەلیفەش گوڕێکی ترمان پێدا تا وردە وردە ساڵەکە تەواو بکەین لەبەرەوەی ئەمڕۆ وتارێکمان بووە لە جەژنا نابێت زۆر درێژە بەم باسە بدەم بە چەند خاڵێک جمعەکەتان بۆ کۆتایی پێهێنم چەند ڕێنمایی و ونکردنەوەیە یەک ڕۆژووی شەشەوان سونەتە و فەرز نییە یعنی لەوەتی ئێمە هەین وایە پێوتوین لە حەدیثی شاعتۆ بۆ حەدیثی خوێنەوە کە ڕۆژوو شەشەوان سنەتی ڕسول وڵایە سەلواری سەلام فەرموویەت لە کەسی ڕەمەزان بە ڕۆژوو بدێ شەش ڕۆژی شەشەوانیش بە دوایە بگرێ خوای لە گوناهی لەوە پێشی خۆشە بێت ئەم شەش ڕۆژە لە بەیانی و ئەتوانی دەست پێ بکەیت ئمڕۆ دروست نییە ڕۆژی دیارە جەژن لە جەژنی ڕۆژی جەژنی ڕەمەزان کە یەک ڕۆژ لە جەژنی ڕەمەزان کە شەرعە جەژنی قوربان چوار ڕۆژە ئەو یەک ڕۆژی ئەمڕۆ و چوار ڕۆژەکەی قوربان تیایە دروست نییە بە ڕۆژی باقی هەموو ساڵەکە دروستە تیا بە ڕۆژی دەی لە سبەینەوە ئەتوانی شەشەوان بگری سبەینێ شەمەیە ئەتوانی شەمە یا شەمە دوو شەمە سێ شەمە چوار شەمە پێنج شەمە ئەمە شەش ڕۆژ شەوات بی بەسەرێ ئەگەر بۆت نەکرا لەبەر نەخۆشی لەبەر ئیش ئاودێران لەبەر میوان ئەوە فەرقی نییە بەسەر یەکی شەوەبێ جیاجیا لەم ماما شەش ڕۆژ بگری ئینشاءڵڵا خێری شەشوارەکەت بۆ دەنووسێ ئەگەر بۆ نەگیرا هیچ عیبی نیە خۆ فەرز نییە ڕەمەزان نییە ماسایەکمان نەبوو نەچی بێوتی ماڵی بارێزێماوە لە حەیاتا ئەگەر جمعەتان کرد ئیتر جەژنتان کرد ئیتر جمعە مەکە وایان پێ کرد و حەدیسەکە بەس حەدیسەکە وای نییە حەدیسەکە فەرمێ ئیمڕۆ دوو جەژن کۆبوونەوە بۆ ئێمە ئێمە جەژنمان کرد جمعەمان کرد وتارمان دا نوێژمان کرد ئەی ئەو کەسانی کەوا لە دەرەوەی مەدینە هاتوون لە دوورەوە هاتوون ئێوە کە ڕۆشتنەوە مێنەوە بۆ جمعە ئەمە جێگەی جمعەکەتان بۆ ئەگرێتەوە بەڵام وەئینا مجمعون یعنی خۆمان جمعەکەی پێڵەی خوا فەرمی جا باش ئەگەر تەرکی جمعە سونەتە بۆ پێڵەی خوا تەرکی نەکرد لە هەموو ئەترافی مەدینەوە هاتوون لە دیارەکانە بۆ مەدینە بۆ نوێژی جەژن چونکە بۆ یەک نوێژە بووە هەر مزگەوتێ بۆ لە مەدینە ئەو کاتە سەرەتا ئیسلام بووە کێ ئیمانی ئەم مزگەوتە بووە رەسول الله ئێستا ئەگەر بڵێن رەسول الله لە هەمەدانە لە عەبقەرەیە یەکێک توانایە بێ ناچێت بۆ جمعەکەی گریانم دەرەشیش و هەورامان و سازان و چنار و گۆردین و مەنتیقی نۆرۆی و شارە زور نێرد بەڵام ئەوەی لە ناو شارایە ئێمە خۆمان جومانکەین ئەمەش ڕوونکردنەوەیە کە حەزەکەم ئاوا وەریکرد لە برایەتە ئەگەر متمانە و هەیە و وازانی دوو ئەرب لەم ئیسلامە ئەزانم ڕێزمێ بۆ ئەو گەنجانە بۆ هەندێک مەلای گەنج ئیستا مەلامانێ زۆرەکە دەگای زۆرەکە داخست ئەم ئێما سەدیار خەڵکی لێ جمعی جەژنی نەکردووە بۆی نەکراوە بۆ جمعەکە یە بۆ دێنی ئاخر مامە سەدیار تۆ کە هەوڵ دەکاتەوە نوێژی نیوەڕۆ عەسر جەمعەکەن هەوڵ هەوڵ عالە بارانەکە ناوێ نابوو نوێژە خۆشە کرد ئێمە مەسە تۆ ئەبێ چی ئەبێ عەسر بام بی ئەبێ عیشا بام بی کە چۆن لە خێز گەودا بکەین عەزیزەکەم بۆ واقعینە جا ئەم جەژنە لەگەڵ جمعایەکەی شەرگرت من لەوەتی مەلام چەشنیش لەگەڵ بەیانی نیوەرۆ جومعەکە تا سەریشم زینو بێ بەیانی نوێژ جەژنەکە یەکەم نیوەڕۆژ نوێژ جومعەکە یەکەم ئەوەیش نایکا یا ڕەبی خوایە بە ملیۆنە ساڵ هەر لە ئێمە بچێتە باش لە فیردەوسا جێگەی بێ ئێمەش کە ئەکەین ئەوش دوعامان بۆ کا خوا لێمان قبوڵ کا و نەمان خاتە جەهەنم بەوەی کەوا جومعەکەی دەوەن ئامین خاڵی سێم خاڵی سێم بۆ خوێنەوار و لاوەکان گەنجەکانمان بەتایبەتی تکاکان گەلێنەوە بۆ مزگەوت بۆ خزمەتی قورآن بۆ فێربوونی وانەکانی ڕەوشت و ئاکارە بەرزوبە باڵاکان گەنجەکان حەزەکەم باش بزانن لە چەند لاوەتەوە تێک و پێک دەشکێنرێن و لەبار دەبرێن یەک بەڕاگەیاندنی بێیاستا و ئێستا لە تەلەڤزیۆن و سەتەلایت و سیدی و فەیسبوک و یوتوب و ئەو شتانەی تر یعنی بەرنامەیەکە وەکو ئاش تۆی پێ ئاوە بەخۆت ئەزانی یا نازانی ئەزانی یا نازانی ئەی گەنجەکە ئەی لاوەکە کە مۆبایلە بۆ دەسۆیە هەموومانی سی هەزارە دێ بە فەیسبوکەکەەوە ئەم فەیسبوک و ئەم بەرداێدان ناوە دەم مۆبایلە و ئەو تەلەفزیۆن کەناڵانە زۆربەی زۆری کە دانراوە بۆ تێکشکاندنی تۆ دانراوە تۆ نازانیت دوایی بیرەکەی تۆ کە تۆ نەماێت تۆی بەڕێز ئیشت نەماوە لە بندیوارێکا دانیشی لەناو پارکێکا دانیشی خەڵکیە بۆ ماڵتان ناوەژێ ئەوەی مامە بەخێر بێ سەری داخستووە ئەمە ڕێگایەکە بۆ بۆ لە ناوبردنی گەنجەکانمان ڕێگای دووەم لە ڕێگای داودەرمان خواردنەوەی حەرام مەشروبات دوکەڵی جگەرە و نێرگەلە تریاک سەرخۆش و بێهۆشتان دەکەن تا بیر نەکەنەوە تکا دەکەم هەڵوێستەیەک بکەن بیر دەکەنەوە کەی ژیان بە خەوی ڕۆژ و خەوی ڕۆژ و بەنجی شەو سەرشەقام و فڕەی ماتۆڕ دەڕوات بەڕێوە ژیان بەمە تەواو بێت تۆ بە ڕۆژدا بخەوی بە شەوە لەو سەرجادانە و لەو پارکانە و لەوێ دانیشی یا گەر ڕەفیقەکەت یا خۆت ماتۆر دەکرێت بڕ بڕ بڕ بەر لاو بۆ لاو بۆ لا ژیان بەمە ئەڕوا بەڕێوە کاسپیەکی شەرافەتمەندانە نانی حەڵاڵ بە عەرەقی نێوچاوان مایەی سەربەرزی دنیا و ڕەزامەندی خوا و حورمەتی ناو خەڵکە دەست پاک و ڕاستگۆ بن کێی دنیا و قیامەتان دەست دەکەوێت ئەو مۆدێلە گۆرن گەنجەکان کاتان لێکەوە بەیانی سەعات دوێ بۆ بزنە خەبەر بێتن تەمرینی لەسەر بکە یعنی زۆر جار تۆ خەونی ناکەوێت بەس بەڕۆیەکی ڕەش یاوە بۆ شتێکە لە گوێچکە شتێ هەیە بۆ چاو عینەکێ بیکە چاو ئا لێرەیە لەم ناوچاوی ئینسانە دوو خوا دوشتی دروست کردووە منەبێ ویاکەرەوەی هەتا ڕووناکیە بێت وەخت نارێت بخەوی دەوانێت ئەوی نسینی کۆری ئەوانەوە ئەنی من بەبست بۆی گەنج ئەڵێ خەڵ لێ ناکەوێت چۆن خەڵ لێکەوێت گیان مۆبایل ئیشکا تەلەڤزیۆن ئیشکا گوڵۆک دە دوازەیە ئیشکا نە بەس بە ڕۆژا بخەوە بە شەوا بخەوە بۆی بە ڕۆژا نەخەوی چۆ ئیشێکە ڕۆ بخوێنە بۆی من داواتان لێکەم کاتان لێکەم گەنجەکان خوارێ گەم کرد بەخوا گرەوە بەرەوە سەرکەوتو سێفەرازەوە پێیان ئەڵێن پیرۆز کاک بێ تاعەتان قبوڵ بێ هەوڵ بدەن دامەزراوە و بەردەوام بن توخوا پێم بڵێن گوناح و تاوان شتانێک هەیە کێتان بینیوە کێتان بینیوە جنایەتکار بێت بێ لەناو خەڵکا بۆ ئەڵایی و ئیمڕۆ لە قمارە ئەوانم کردوێ ئەوانم دۆڕن بەڕێز عقلی خۆمان ببین بەڕێزە خاڵی ئەخیر ڕووی دەمەکەمە ئەو حکوومەت و کار بە دەستوشتانە کێشەکانی هەرێم و لایەنەکانی عێراق داواکارم بە عەقڵ و سەلیقە و حکمەت بگەنە ئەنجامێک ئەوەی هەمانە لە دەستمان دەرنەچێت ماوەیە کەرکک و بەشێکی زۆر لە کوردستانمان لەدەستدا با هەوڵی گێڕانەوەی ئەوانە بدەین هەولێر و سلێمانی و هەڵەبجە و دۆک و گەرمیان و ڕاپەڕین لەت نەکەین تکایە تکایە دانیشن دوور لە چاوی کامێرا کێشەکان کوێ بکەن دوایی خوێی بکەن بەسە عیبە گوناحە تەفرەقە و من من و تۆ تۆ لە شەستەکانەوە حیزب لەم کوردستانە دەدەبێت یەک ئەبێ بە دوو ئەبێ بە چوار چوار ئەبێ بە هەشت لە یەکتر ئەپشن بەرهەمی خێری چی بوو بۆ ئەم میلەتە بۆ دەرزۆر ناگرن بۆیە من کاکەم هەم لە میلەت هەم لەو کەسانی کاربەدەست لە مەرێما حیزبی یا حکومی یا پەرلەمان و وەزیر و قازی و ئەوشتانە ئیکەن بە خاتری خوا با حاڵمان لەمە بەدرەتر نەبێ خراپتر نەبێ چونکە میلەت زۆر دەتەنگ کارێک میلەت زۆر دوستێتی میلە زۆر بێریشە وەڵی ئەم میلەتی کوردە زۆر بەشەرە زۆر بەخیرەتە وەڵی ئەم میلەتە زۆر خۆگرە حەیف گەورەکان قەدی ئەم میلەتە نەزانن بۆیەکان لەکەم بەخوای نابچنەوە دەخوا بترسن تۆبەیە بکەن شەرێ بکەن حەق بگەرنەوە بۆ خاوەنەکەی وەڵکو پێشەوەی ببرن خی گەورە تۆبیان یەکمونکە فەقیان بکەوە خوایە بە ناوی پیرۆزت هەر ئاژاوە و موئامەرەیە بۆ ئەم گەلی کوردی مسوڵمانە پێ ئەکرێت بیتە خێریتەوە بە خاوەنەکانیانە خوایە بە ناوی پیرۆزت داواتی یەکەم هەر کەسێک لەم ڕەمەزانە دەستی یارمەتی و خێری درێژ کردووە بۆ هەژار و نەداری ئەم میلەتە خوایە بە هەزار قات جێگەی بۆ بکەیتەوە خوایە کیسە و قاسەیان پڕکەی خوایە کەسێک توانیوێتی بە قسەیەکی خۆش مارە خۆشکا خوای دڵی خۆشکەی خوای بەزای ئەو گەنجانە بیتەوە ئەو فەقێ و مەلایانە ئەو خادیمانە ئەو کەسانەی کەوا خزمەتی ماڵەکانی تۆیان کرد خوای جەزای بەخێری ئەو کاربەدەست و ئەو دەستگای پۆلیس و ئاسایشانەی کەوا ئارامی و ئاسایشی وڵات و شارەکانیان پاراست تا ئێمە بێخەم بێین بۆ مزگەوتەکان و تا بەیانی بێین و بڕۆین و ترسمان نەبێ خوای جەزای ئەوانیش بێنەوە